الحمد للە رب العالمین والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين خۆشەویستان و ئیماندارانی میوانی ماڵی خوای پەروەردگار سەلام و ڕەحمەت و میهرەبانی و لێخۆشبوونی خوای گەورە و تاک و تەنها لەسەر ئێمە و هەموو ئەهلی قیبلە بێ لە ئومەتی محەممەد مستەفا صلی الله عليه وسلم لە زنجیرە باسێکدا کە پێش مانگی پیرۆزی محەڕەم باسمان کرد و بەبۆنەی هیجرەتەوە وازمان لێهێنا، لەبەر گرنگی و گەورەیی ئەو باسە عەقیدەیی و ئیمانییە بە پێویستم زانی جارێشکە بگەڕێمەوە سەری و لە ئەڵقەی چوارەمی ئەو زنجیرەدا کە سێ بەسکی پێشکەش کراوە کە باسی شوکرانەبژێری خوای پەروەردگارە لەگەڵ جەنابتاندا دەچینە خزمەت قورئان و سیرە و سوننەتی پێغەمبەری ئەکرەم علیە الصلوة والسلام و پیاوچاکان و خواناسان بۆ ئەوەی لەو تاعەت و عیبادەتە گەورەیە کە شوکرانەبژێرییە و ئەمڕۆ لە هەموو کاتێک زیاتر پێویستیمان پێیەتی ان شاء اللە سوودمەند بین و لە خزمەتیا بین لەبەرئەوەی ئیسلام دوو بەشە بەشێکی سەبر و ئارام گرتنە بەشێکی شوکرانەبژێرییە یەعنی ئەم دینە هەمووی دوو شتە سەبرە لەگەڵ شوکردا بۆچی فەرموویەتی ان اصابته سراء شکر فکان خیرا له، ژیان دوو بەشە یان خۆشیە یان ناخۆشی، ئینسانی ئیماندار کاتێک کە خوا فەزڵی لەگەڵ کرد، دەوڵەمەندی کرد، لەش ساغی کرد، حورمەتی پێ بەخشی، شوکری خوا دەکا، ئەو شوکرانەبژێری عیبادەتە. کەواتە ئەوە بۆی خێرە، وەئین ئەسابەته ضراء صبر فکان خیرا له، بەشی دووەمی ژیان ناخۆشییە، ترشییە، تاڵییە، ئاوارەییە، ماڵوێرانییە، ئینسانی ئیماندار بەمانەش نالەرزێ، لەو کاتەدا سەبر و ئارام دەکا، ئەوەش عیبادەتە، کەواتە هەموو ژیانی خێر بوو، خۆشیت بێ شوکری خوا دەکەی، خوا پاداشتت دەداتەوە. ناخۆشی بەسەرها سەبری لەسەر دەکەی خوا هەر پاداشت دەداتەوە غەیری ئیماندار لە خۆشیا بوغڕا دەبێ لە ناخۆشیا ئەژنۆی دەشکێ و دەست بە ناشکری دەکا کەواتە ژیانی دنیا و قیامەتی تاڵ دەبێت ئەو خێر و بەرەکەتە بەس بۆ ئیماندارە پرسیارێک لە دەروونی خۆمان بکەین ئایا شوکرانە بژێری گەورەترە یان سەبر و ئارام گرتن بێگومان سەبر زۆر تاڵە سەبر پاڵەوانی دەوێت چونکە سەبر لە کاتی ناخۆشیا دەکرێت واتە دەبێت تۆ زۆر پاڵەوان بی زۆر دڵ قایم بی لەسەر ئەو ترش و تاڵیانەی ژیان ئارام بگری شوکرانە بژێری لە کاتی خۆشیا دەکرێ جا ئایا بزانین شوکرانە بژێری گەورەترە یان سەبر و ئارام گەورەترە لەوانەیە خەڵکانێک زۆری وڵامەکەی ئەوەی بڵێ وەڵا سەبر و ئارام گەورەترە چونکە لە ناخۆشیدا دەکرێ لە کاتی خۆشیدا تۆ شوکر دەکەی زۆر گەورە نییە بەڵام بەعەکسەوە علەمایانی تەزکیەی نەفس دەفەرموون نەخێر شوکرانە بژێری لە سەبرکردن گەورەترە چونکە زۆر جار تۆ ئارام دەگری سابیری پیاوی چاکی هی ئەوەیە ماڵت نیە سەروەتت نیە ئەولادت نیە دەسەڵاتت نیە پلە و پایەت نیە ئەبێ سەبر بگری پیاوی چاک بی بەڵا کەس و کارت نیە ڕۆژگار چەندین کەسی نیشان داوین کە لە کاتی هەژاری و بێدەسەڵادیدا سابیر بوە ئینسانێکی چاک و بەڕێز و محتەرەم بوە بەڵام کە خوا ئاوڕێکی بە خێری لێداوەتەوە، تۆزێ پارە و پووڵ و دۆلارێکی بە خۆیەوە بینیوە، چوار تایەک چۆتە ژێریەوە، بەلای عالەم ئەگەڕۆ تۆزی بەسەرا دەکا، هەر دەڵێی ئەو کوڕە و ئەو پیاوەی دوێنێش نییە. بۆیە شاعیر زۆر جوان فەرموویەتی، للە قوم اذا ما ایسروا کفروا محلا لقاهم اذا کانوا مفالیسا، وەڵڵاهی خەڵکانێک هەن ئەگەر خوا فەقیری نەخستنایە کافر دەبوون، چەند شیرینە ڕەفتاریان لەگەڵ بکەی کاتێک کە موفلیس و بێ پارەن یانی کاتێک کە ڕەفاقەتیان خۆشە کە پارەیان نیە الفقر یمنعهم من کل فاحشە لولا افتقارهم کانو ابالیسا ئەگەر پیاوی باش و خۆ لە هەموو خراپەیەک دەپارێزن ئەوە فەقیری و نەبوونی وای لێکردوون کە دەستیان ناگاتە خراپە واللەهی ئەگەر ئەو فەقیریە نەبوونایە لە شەیتان پیستر دەبوون. وەڵاهی وایە کاک ئەزەریوا عەرەب ناخوا پارەی نیە ناچێ لەو دەشت و دەرەش فەساد ناکا نیەتی مەجالی بۆ ناڕەخسێ بەڵام گرنگ ئەوەیە کە لەشت ساغ بوو کە دەوڵەمەند بووی کە کەسدار بووی کە خاوەن هێز و سوڵتە و قەڵەم و پلە و پایە بووی ئا لەو کاتەدا بتوانی خراپە نەکەی چونکە لە کاتی لەشساغیدا دەتوانی دزی بکەی نایکەی دەتوانی قومار بکەی عەرەق بخۆی ڕیبا بخۆی سووک بخۆی پارەت لەبەر دەستایە دەتوانی خەڵکی بچەوسێنیەوە لە کاتی دەسەڵاتدا و زوڵم بکەی چونکە خەڵکێک هەیە پشتیوانیت لێ دەکات دەتوانی بچی بۆ نادی و نەیی بۆ مزگەوت ئینسان دەتوانێت ئەو پارەی لە جیاتی لە ڕێگەی ماڵی خوا و مەککە و مەدینە سەرفی دەکا چێت لەشت گەشتی لەندەن و پاریسی پێ بکا بۆ شوێنە خراپەکان دەتوانێت بەو ماڵ و سەروەت و سامانەی هەتە تەکەبوری پێوە لێ دەی بەڵام کاتێک کە هەبوو ئاوان نەکرد لە چاکەیا بەکارت هێنا ئەوە تۆ زۆر گەورەی چونکە دەڵێی خوایە لە ترسی عەزابی تۆ لە ترسی غەزەبی تۆ ئەترسم ئەم خۆشیەم لێ بکەی بە ناخۆشی چونکە ئەم خۆشیە تۆ پێت بەخشیوم وەڵڵاهی ئەگەر لە چاکەدا بەکاری نەهێنم پەروەردگارا دەزانم غەزەبم لێ دەگری لێم توڕە دەبی ئەم خۆشیانەم لێ دەکەی بە بەڵاو موسیبەت و ناخۆشی ئا ئەم ئیمان و بڕوایە وات لێ دەکا کە شوکری خوا بکەی جا ئەو کوشکرانە بژێرە، ئەو پیاوەی کە دەوڵەمەندە، لەش ساغە، دەسەڵاتدارە، ئاوا ئەم چاکانە لە چاکەیا بەکار دێنێ، تەکەبوری پێوە لێ نادا، پێی بوغڕا نابێ، لە جیاتی مزگەوت ڕوو ناکاتە شوێنە خراپەکان، دەسەڵاتیشی هەیە، ئەمە لە ئارامگر و سابیرەکە گەورەترە، چونکە ئەم دەسەڵاتی هەیە خراپە بکا، بەڵام نایکا، ئەوی تر کە سابیرە لەوانەیە دەسەڵاتی نەبێ، ئەگە مەجالی بۆ بکرێتەوە و دنیا بە دەمیەوە بێ، لەوانەیە بەو شێوەیە نەمێنێ. بۆیە قورئان دەفەرمێ وقلیل من عبادی الشکور زۆر کەمن ئەوانەی شوکرانەو ژێری حەقیقین لەناو ئەو هەموو ملیارەها خەڵکی ئەم سەر زەویەدا زۆر کەمن ئەوانەی بەڕاستی شوکرانە بژێرن ئاوا دنیا بەدەمیانەوە پێ بکەنێ و هەموو شتێ لەبەر دەستیا بێ کەچی ئەمە هەر بەهی خوای بزانێ لەخراپەیا بەکاری نەهێنێ ستەمی پێ لەخەڵک نەکاو بەهی خوای خۆی بزانێ. کەواتە بەڕاستی عیبادەت کردن واتە شوکرانە بژێنی. لێرەدا پرسیارێک لەوانەیە بکرێ و بڵێین، باشە ئەوە دەوڵەمەندەکە هەیەتی، ئەوە لەشساغەکە شوکری خوا بکا، ئەی فەقیرەکە، ئەی نەخۆشەکە؟ دەبێ لە وڵامی ئەو پرسیارەدا بڵێین، بەڕێزەکان شەرت نییە هەر دەوڵەمەند شوکری خوای خۆی بکا. یان فەقیر و هەژار کە ماڵی نیە بۆ جا شکری چی بکەم شوکرانە بژێی لەسەر چ بکەم خۆ من هیچم نیە گیرفانم خاڵیە مەتبەخم بۆنی چێشتی گەرم و خۆشی لێ نایە خۆ هیچم لە ژێرا نیە خۆ خانوەکەم بە کەڵک نایە نەخێر وەڵاهی خەڵاتەکانی خوا لەسەر مرۆڤ ئەوەندە زۆرن هەرگیز بە ژماردن نایەن ئەگەر عومرت هەزار ساڵ بێت تەواوی ئەو هەزار ساڵە یەک ئیش و کارت نەبێت بەس بێی بیر بکەیەوە خوا چی بە تۆ بەخشیوە عومرت کۆتایی پێ دێ و خەڵاتەکانی خوا لەسەر تۆ ناژمێردرێن هێشتا تەواو نابن ان اللە لذو فضل علی الناس ولکن اکثر الناس لا یشکرون چونکە فەرموودەی قورئانە فەزڵ و بەخشش و خەڵاتی خوا لەسەر مرۆڤ ئەوەندە زۆرە کە هەرگیز لەبن نایە بەڵام بەداخەوە خەڵکان ناشکرن گەلێک کەس هەیە شوکری ئەو خەڵاتانەی پەروەردگار ناکات تەماشاکە بیەنە بەرچاوی خۆت با هەر کەسەمان ئێستا خەیاڵی خۆمان بخەینە سەر ئەو مەوقعە کەسێک بێنە بەرچاوت لەم دنیادا درهەمێک شک نەبە فەقیرترین، شڕۆڵەترین، نەدارترین، بێکەسترین کەسی سەر ئەم زەویە بێنە خەیاڵی خۆتەوە. ئەم پیاوە من پێت دەڵێم بە مەلایین دۆلاری هەیە. لەوانەیە بڵێی چۆن؟ چۆن ئەو پیاوەی کە هیچ شک نابا تۆ دەڵێی ئاوا سەرمایەدارێکی گەورە و دەوڵەمەندێکی جیهانییە؟ تەماشاکە، بەس بیر لەوە بکەوە ئەگەر ئەم ئینسانە مادام خاوەنی دینە، مادام دەزانێ خوایەکی تاک و تەنها هەیە، مادام شوێنکەوتنی پێغەمبەری خوایە، مادام بڕوای بە ئیسلام هەیە، مادام بڕوای بەو ڕێباز و ڕێچکە دەستکردانە نییە کە مرۆڤ بۆ هەڵدێرانی مرۆڤ دایناوە، ئەوە گەورەترین خەڵاتی خوایە لەسەر تۆ. بە نەسی فەرموودەی قورئان گوێ بۆ قورئان بگرن. خوای گەورە ئیمانی لە ناو دڵی ئێوەدا شیرین کردووە واتە تۆ کە ئیمانت هەیە ئەوە فەزڵی خوایە فەزڵی خوایە تۆی هیدایەت داوە ئەو ئیمان و خواناسیە لە دڵتا شیرین کردووە پێغەمبەری خوای لا شیرین کردوویت ئیمان و عەقیدەکەت بە هەموو دنیا ناگۆڕێەوە فەزڵی خوایە کەوا کوفر و لادان و سەرپێچی و تاوانی لەبەر چاو ناشیرین کردووی. ئەوە تاوان و گوناه زۆر شیرینە فەزڵی خوا لەبەر چاوی تۆ ناشیرنی کردوە وەکو ئەو خەڵکە پەلاماری نادەی فەزڵی خوا ڕقت لە پارەی حەرامە وەو خەڵکە خۆی بۆ دەکوژێ ئەوە فەزڵی خوایە ئازایەتی خۆت نیە فضلا من اللە بە فەزڵی خوای بزانە شوکری خوای لەسەر بکە کەواتە هەر ئەوەندەی کە ئیمانت هەیە ئەوە هەموو سەر زەوی و ئاسمانەکان دێنێ مادام خاوەنی ئیمانی مادام شەهادەی لا اله الا اللە محمد رسول اللە لە گیرفانی دڵ و مێشک و عەقیدە و بیر و بڕوات دایە. دووەمیان کە ئەو قورئانە لەبەر دەستایە لە ئەوەڵی سورەتی کەهفا لە ئایەتێکا دەفەرمێ الحمد للە الذی انزل علی عبده الکتاب ولم یجعل له عوجا سوپاس و ستایشی فراوان و بێ پایان بۆ ئەو پەروەردگارەی ئەو قورئانەی نازڵ کردۆتە سەر گەورەترینی مەخلوقات کە حەزرەتی محمدە صلی اللە علیە وسلم ئەو قورئانەی کە هەرچی خوار و خێچی لاری و لەوێری پەشیمانبوونەوە بێ تێیدا نیە ئێستا هەر کتێبێک تۆ دەڵێی لەم دنیادا بەناوبانگە، پەیڕەو و پڕۆگرامی حیزبێک و گروهێک و دەستەیەکە، هەر سەد ساڵ دەخایەنێت، هەر زۆر زۆر بڕوا نیو سەدە دەخایەنێت، دوایی هەر دانەرانی دەڵێن وەڵڵاهی ئەم کتێبە لەگەڵ ئەم زمانە بە کەڵک نایە دەبێت لایبەرین. بەس ئەو قورئانە پیرۆزە، سبحان اللە، ئەوە دەوری هەزار و چوار سەد و بیست و هەشت ساڵە زیاتر هاتووە، هەزار و چوار سەد و چل ساڵ دا تەقریبەن هاتووە بە ساڵی هیجری، ئا تەماشاکە ئەو قورئانە پیرۆزە ئێستا دەڵێی ئێستا هاتۆتە خوارەوە بزەبە دەڵێی بۆ ئەم دەقەی تۆ هاتوە کەواتە تۆ ئەو قورئانەت خەڵاتە مادام قورئان لە باوەش دەگری گەورەترین خەڵاتی خوا لەسەر زەویدا بەنسیب بوە ئایا تۆ فەقیری تۆ هەژاری تۆ نەداری نەخێر سێیەمیان، هەر ئەوەندەی کە ئەو سەرت بۆ غەیری خوا نەوید ناکەی، سوجدە بۆ ڕۆژ و مانگ و بت و دار و بەرد و ڕسم و پەڕۆ و شیعار نابەی، کە ئەمڕۆ بە هەزا بە ملیۆنەها خەڵک بە ملیارەها خەڵک هەیە لە لە دنیادا ڕۆژ دەپەرستێ، سوجدە بۆ ئەو ڕۆژە دەبا، سوجدە بۆ مانگ دەبا، سوجدە بۆ ئەستێرە دەبا وەکو زەمانی بتپەرستی، سوجدە بۆ دار و بەرد دەبا، بوزیەکانی هیندستان و یابان و سین و ئەمانە ئاوان. لەوە خراپتر. ڕۆژنامەیەکی فەڕەنسی کە بە لە فەڕەنسا دەردەچێت بە زمانی عەرەبی خوێندمەوە، ڕووداوێکی زۆر سەیری تێدایە. پیاوێکی زانایە، گەڕۆ کە دەگەڕێ بە دووی ڕووداوە سەیر و سەرسوڕهێنەرەکاندا. ئەڵێ لە هیندستان چوومە پەرستگایەکەوە، یەک مەعبەدی گەورە و پەرستگای ڕازاوە، بەس ئەو بەردە حەلاقانەی پێ ڕازیاوە بایی ملیۆنان دۆلار بوو. ئەڵێ وەڵاهی کە چوومە ژوورەوە سەیرەکەم سێ سەد جرجی قەڵەوی تێدایە. جرج و مشکی تێدایە بە هەزاران خەڵک دەڕۆنە ئەو ژورەوە سوزدە بەو بەو جرجانە دەبەن بە خوایان دەزانن ئەوانە بە خوای خۆیان بە نوسکەری خۆیان بە ڕازیقی خۆیان بە شیفا بە یەکێ داوای شیفای لێ دەکا یەکێ داوای کوڕ و کچیان لێ دەکا ئەڵێ بە چاوی خۆم بینیم شیر و ماست و ساوەر و گەنم و ئەمانەیان پێشکەش دەکردن دەیانوت خواوەندەکان ڕەحممان پێ بکەن وەڵاهی خەڵک هەیە ئاوا لەم سەر زەوێدا یەعنی هەموو کەسێ پێویستی بە بوونی خالقێک هەیە جا ئەگەر خالقی حەقیقی نەدۆزیەوە کە اللەیە خالقی غەیری حەقیقیش بۆ خۆی پەیدا دەکا بە دەستی خۆی و خۆی دەیتاشێ چونکە مرۆڤ لەم سەر زەوێدا ناتوانێ بە بێ عەقیدە بژی ئەگەر عەقیدەی سەحیحی دەست نەکەوت پەنا بۆ فاسیق دەبا هەر کە تۆ ئەم سەرەت بۆ اللە نەبێ نەوی ناکەی جچ جرج و مشک و مار ناپەرستی ئەوە گەورەترین خەڵاتی خوایە ئەی بۆ شکری خوا ناکەی بۆ خۆت بە هەژار دەزانی ئەی لاشەی خۆت ئەی سەیرێکی لاشەی خۆت بکە ئەو کەسەی کە دەڵێ هەژارم بە ملیۆنان دۆلاری هەیە بۆ نموونە بە کەسێ بڵێ با نبێنە چاوەکانتم پێ بفرۆشە چاوە ساغە کوێرت دەکەم هەردوو گوێت لێ دەستێنمەوە کەڕت دەکەم گورچیلەکانت دەردێنم ئایا رازی بە دەفتەرێ دۆلار بە دە دەفتەر دۆلار توخوا رازی دەبێ؟ بە کەسێ بڵێ بەس نوخاعی هەموو لاشەت تەواو بێت، نوخاعی شەوکەی دڕکەپەتت کە دەمارێکە لە ملەوە دەچێتە خوارەوە لە عەمودی فەقەریت کۆتایی پێ دێ بە قەدەر داوی تەزبیحی قەزوان لەوە باریکترە خوا نەکردە لە عومرتا یەک جار زەلەیەکی بۆ ڕێکەوێ بپچڕێ هەتا ماری بە قاچی خۆل ناڕۆیەوە جارێکیکە دەبێ پیسایی لە ژێرا بگرم بەس بڵێ ئەو دەمارە تەنکەی پشتم پێ بفرۆشە بە سەد دەفتەر دۆلار دەیفرۆشی تخوا؟ ئەڵی نە بەخوا نایفرۆشم کەواتە تۆ زۆر دەوڵەمەندی بەس بیر لە لاشەی خۆت بکەوە بەس کە ئەو دەمارەت هەیە لە پشتە کە بە قاچی خۆت دەڕۆی و خۆت پادەکەی و منەتت بە خەڵک نیە کە لەسەر کورسی ناگێڕن دکتۆر محمد راتب نابلوسی مامۆستای زانکۆیە پڕۆفیسۆرە لە زانکۆی دیمەشق لە سوریا ئەم پیاوە خاوەنی گەلە جا باسم کردوە چەندین تەئلیفاتی زۆر گەورە و بەناوبانگە پیاوێکە زۆر بە هەستە ئەوەی بینیوێتی بە چاوی خۆی بە ئەمانەتەوە نەقلی کردۆتە سەر کتێبەکانی ئەڵێ پیاوێکی برادەرم هەبوو لە کاتی ئامادەییدا بەیەکەوە تەلەبە بووین دوای ئەوە ئەو باوکی زۆر دەوڵەمەند بوو من چوومە کۆلێجی شەریعە و یاسا و ئەمانەم تەواو کرد ئەو چوو باوکی ناردی بۆ فەرەنسا، لە سوریاوە ناردی بۆ فەرەنسا لەوێ دکتۆرای وەرگرت. بە حوکمی سەرمایەکەی باوکیم کە دکتۆرای لە پاریس زۆر بیربوو لە فەرەنسا، ئەڵێ هاتەوە لە دیمەشقی سوریا لە پایتەختی سوریا کۆمپانیایەکی گەورەی دانا، بە سەدان کرێکار و مۆزەف لە بەردەستیا ئیشیان دەکرد. ئەم پیاوە ئەڵێ لە هیچی کەم نەبوو، ژنێکی زۆر جوان و ڕازاوەی هێنا، باشترین ئوتومبێل و سارەی لە ژێردا بوو، خاوەنی کۆشکێکی نایاب بوو کە سەرۆککۆماری، سوریا مەگە ئەوەی هەبووبێ ئەڵێ ئەم پیاوە لە هیچی کەم نەبوو شەوانە دەچوو ئاهەنگ لەگەڵ خێزانەکەیا ڕۆژانی پشوو دەچوو بۆ پاریس و بۆ لەندەن و بۆ ئەمریکا و ئەوانە لە سەیرانگە عالەمیەکاندا بە تارە سەفەری دەکرد دەچوو لەوێ بەستەری دەبرد ئەڵێ وەڵایی هەموو عالەم حەسوودی پێ دەبرد دەیانگوت ئا ئەوە ژیانە کە ئەو پیاوە هەیەتی تەنانەت وە لەوانەیە خۆم حەسوودیم پێ بردبێ سبحان اللە دەڵێ بەیانیەکیان کە هەستا چاوی کردەوە سەیرەکات چاوی نابینێ هەرچەند چاوی بۆ وەفی سەیرەکات چاو نابینێ بە پەلە گەیاندیانە باشترین دکتۆری چاو وتی بیگەیەنن بۆ وڵاتانی دەرەوە هەموو وڵاتی دنیای پێ گەڕان و وتی سبحان اللە دەمارەکانی چاوی پچڕاون لە مێشکیەوە چاوی کوێر بوو سوێن بە خوا بە قەسەم بەخوا چوومە لای وتم فڵان کەس چۆنی وتی دکتۆر وەڵڵاهی خۆزگەم بەو کەسەی خۆزگە ئەم سەروەت و سامانەی کە هەموو خەڵک بەخیلیم پێ دەبا و لە هەموو کەس دەوڵەمەندترم هیچم نەبوویایە خۆزگایە وەکو ئەو شێت و بێکەسانەم لەسەر ڕەسیفی جادەکان شەوم بکردایەوە خۆزگایە بۆ دەستهێنانی سەموون و چۆڕێ ئەو سواڵمم بکردایە بەڵام خۆزگایە چاوم بە دنیا ڕۆشن ببوویایەوە وەڵڵای هەموو سەروەتەکەم بە قوربانی چاوەکانم دەکەم کەواتە کاکە ئەو پیاوەی تۆ بە ملیارنەری دەزانی مادام چ خاوەنی دوو چاوی ساغی واللەی چاوەکانی تۆ گەورەترە هەژار نی تۆ ئەی بۆ شکری خوای لەسەر ناکەی هەر ئەم پیاوە جا تەماشای خۆت کە تەماشاکە گورچیلەی ئینسان هەفتەی دوو ڕۆژ پێویستی بە شکن هەیە ئەوە حقیقەتێکی علمیە و زانەکان تازە دۆزیویانەتەوە سەلات و سەلامی خوا لەسەر ئەو پێغەمبەرە بەڕێزە بێت هەرچی فەرموویەتی هەمووی علمە بەڵام علم ئەم ڕەزەفەری پێنابا سەد ساڵی هەیە دەیدۆزێتەوە خواناناسان دەڵێن دەبێ حیکمەتی تێدا چ بێ، بەڵام ئەمجا عیلم بە سووزلەبردنەوە دەیسەلمێنێ کە ئەمە ڕاستە. خۆشەویست دەفەرمێ ئەگەر بۆت بکرێ چاک وایە هەموو دووشەمان و پێنجشەمان بە ڕۆژوو بی. هەموو دووشەمە و پێنجشەمە گەر لەشت ساغ بێ و لە سەفەر نەبی و توانات هەبێ بە ڕۆژوو بی چاکە. بۆ؟ بۆ ئەوەی خواردن و خواردنەوە کەم بخۆی. عیلم دەڵێ هەموو دووشەمان و پێنجشەمەیەک گورچیلەکان خۆیان خۆیان دەشۆن. ئەو هەڵو هوپینە پا دەکەنەوە ئەوانجا دوو ڕۆژ وەکو پشویەک وایە بۆیان گورچیلەکان خۆیان خۆیان پا دەکەنەوە بۆی لەو ڕۆژەدا جا پێغەمبەر ئەو هەموو هەزار ساڵەی لەوە پێش فەرمویدی دووشەمان و پێنجشەمان بە ڕۆژوو بە هۆی کەم خواردن و خواردنەوە خۆی گورچیلەکە باش عەمەلیاتی خۆی باشتر لە ناو خۆیدا بکا کە ئەوەندە تێکرد باش فریان ناکەوێ سبحان اللە ئەم دینە هەمووی موعجیزەو عەمووی عیلم و زانستە دەڵێ کاتێک کە تەواوی عومری خۆت هەموو هەفتەیەک ئەم گورچیلانە دوو جار خۆیان خۆیان شتووە نە پارەت داوە نە بەنج کراوی نە چووی بۆ لای دکتۆر نە مەمنونی کەس بووی نە ئازاری چێشتووە نە حەپێکت خواردووە نە هەستت پێ کردووە جار جارێ خوای گەورە نەخۆشیەک نیشان دەت ئەڵێن کابرا دەبێ گورچیلەی بۆ بشۆن ئەها بزانە ئەگەر خوا نەخواستە لە تەواوی عومرتدا هەموو هەفتەیەک دوو جار گورچیلەکانت دکتۆر بۆت بشوا وەڵا ملیاربەری ئیفلاس دێنی هیچت لە دەستەوە نامێنێ دەبێ هەمووی بدەی بە دکتۆر ئەمجا بێجگە لەو هەموو ئازارە لەو هەموو بەنجە لەو هەموو ناڕەحەتیە کە ژیانت تاڵ دەبێ و کار و کەسابەتیشت پێ ناکرێ بەس گورچیلەکانت هەموو سەروەتی ئەم دنیایە دێنن کە خۆیان دوو شەمان و پێنج شەمان خۆیان دەشۆن. غدەی نوخامی، بە عەرەبی دەڵێن، الغدة النخامیە، موستەڵەحێکی زانستیە، لە ناو لەشی ئینساندا کێشەکەی نیو غرامە، نیو غرام یانی بە قەدەر لەتە دەنکە نیسکێکە، نیسکێک بیکە بە دوو کەتەوە بە قەدەر لەتێکێ دیت، ئەوەندە بچوکە، ئەمە ئەم غدەیە دوانزە هۆرمۆن دەردەدا، سبحان اللە، دوانزە هۆرمۆن دەردەدا، یەکێ لە ئیشەکانی یەکێ لە هۆرمۆنەکان ئەوەیە تەوازونی شلەمەنی لە لەشدا ڕادەگرێ، تۆ ڕۆژی وا جارێ پێنج بەردە ئاو دەخۆیەوە، ڕۆژی وا سێ بەردە ئاو دەخۆیەوە، کەچی بەقەدەر ئەوەندە دێڵێر میز بکەوی لە لەشت بچێتە دەرەوە، ناهێڵێ، ڕایدەگرێ، لە سەرمادا ڕایدەگرێ، لە گەرمادا زیاتر داوای ئاو دەکا، واتە تەوازونی شلەمەنی لە لەشی تۆدا ئەم هۆڕمۆنە بچووکە ڕادەگرێ. ئەگەر خوا نەخواستە ئەم هۆڕمۆنە تووشی یەک خەلەلی بچووک ببێ، ڕۆژی عولەماکان دەڵێن چوار سەتڵی گەورە ئاو بخۆیەوە، چوار بەرمیل ئاویش بخۆیەوە تینوهاتین ناشکێ، ئەبێ هەموو ژیان بەس ئاو خواردنەوە بێ و خێراتەشی کەیەوە بە میز لە لەشا ڕانەوەستێ. هەر هەمووی بەو دەمارە بچووکەوە کە لە ژێر مێشکایە وەستاوە. خوا نەکردە بەس خوا ئەوە لێ بستێنێتەوە چۆن ژیانت لێ تاڵ دەبێ گەر هەموو سەرەتت هەبێ ئایا واجب نیە بەردەوام شوکری خوا بکەی؟ ئەو دکتۆر محەمەد ڕاتبە دەڵێ برادەرێکم تووشی ئەوە بوو لە دووری بیست سانتینەوە شتی چاوی کوێر نەبوو بەڵام تووشی تەوازونی حەرە فەقد فقد التوازن الحركی پێ دەڵێن واتە هەڵسەنگاندنی جووڵە تووشی هەڵسەنگاندنی جووڵەی لێ تێک چوو واتە تۆ چاوت پێت دەڵێ فڵان کەس بیست مەتر دوورە، فڵان کەس چل مەتر دوورە، فڵان کەس لە شەش مەترە ئەوە حەجمێتی، لە نزیکەوە ئەوە حەجمێتی، چاوت ئەم قیاسانەی تێدایە و بەردەوام وەکو کامێرەیەک بەبێ ئەوەی هەست بکەی پێت دەڵێ و نیشانت دەدا. ئەگەر خوا نەکردە چاوەکانت وەک خۆیان ببینن ئەو تەوازونەت لەدەست دەی دەڵێ ئەو پیاوە چی لێهات. پەرداخە ئاویان بۆ دادەنا بە حیساب دەستی بۆ پەرداخە ئاوەکە دەبرد چونکە ئەو نەخۆشیە تووشی چاوی بووبوو دەستی مەترێ دەڕۆی بەولاترەوە. دەستی بۆ پەرداخەکە نەدەبرد، تەنانەت هەموو خواردنێکی ژیانی ئەبوایە بەو شێوەیە پەرداخەکەیان بدایە دەستی، کەوچکەکەیان بە دمەوە کردایە، دەویست دەستی بۆ بەرێ کەچی دەستی بۆ لایەشکە دەڕۆیشت، چونکە ئەو نەخۆشیە لە چاویدا پەیدا ببوو، کەواتە گەر کوێریش نەبی ئەو خەلەلە بچووک کە لە ژیانتدا پەیدا بدەی وەکو کوێرت لێ دێ، یانی پەکت دەکەوێ نابینا دەبی. نەخۆشیەکی تر لە مێشکە پێی دەڵێن، فقدان الذاکرە الجزئی، ئەم نەخۆشیە واتە تۆ شتت هەموو لەبیر ناچێتەوە، بەڵام بەعزە شتێکت لەبیر دەچێتەوە، لە گۆڤارێکا خوێندمەوە دەڵێت پیاوێک دوای ئەوەی لە کۆمپانیا و شەریکەکەی گەڕایەوە ماڵەوە، هەرچی گەڕا ماڵی خۆیانی نەدۆزیەوە، بەڵام سەرەنجام بیری کردەوە ماڵی کوڕەکەی دۆزیەوە، چوو بە کوڕەکەی گوت ڕۆڵە ماڵی خۆمانم لێ تێکچووە، وتی بابە بێ قەزا بیت تۆ لە مناڵیەوە لەو ماڵەدا گەورە بووی چۆن ماڵی خۆمان لێ تێکچووە، وتی وەڵڵای هەرچی مێشکم دەکەم نازانم ماڵی خۆمان لە کوێیە، واتە بەشێک لە مێشکی کار ناکە یانی لە بیرچوونەوەی جوزئی تووش بووە، ئەم پیاوە تا مرد دەستیان دەکرد دەیانبردەوە بۆ ماڵی خۆیان ماڵی خۆیانی نەدۆزیەوە. وەڵاهی ئەم بەشەرە مستەمە موعەڕەزە توشی ئەم شتانە ببێ بەڵام خوا هەر تەواوی عومر جاری وا دەتپارێزێ بەس بۆ ئەوەی شوکری بکەی بەس بۆی شوکری خوا بکەی بەڵام ان الانسان لربه لکەنود وانه علی ذلک لشهید وانه لحب الخیر لشدید ئەم انسانە جاری وایە کوفرانی خوا دەکا شوکری خوا ناکا بەردەوام تموح زاڵە بەسەریا ئەوەشتان لێ یەقین بێ قەت حەسودی بە کەس مەڵێ بڵێی فڵان کەس زۆر خۆش گوزەرانە کەسێک نیە لەم سەر زەویەدا تەواوی ژیانی خۆش گوزەرانی بێت با بە نمونە تەماشاکەین هیوا هەیە ماڵ و سەروەتی سامانی دنیای زۆرە دەوڵەمەندێکی ملیارنێرە کەچی ئەولادی نیە هەموو عەمری خۆی دەڵێ خوا یەک ئەولادی دامایە بەسم بوو بەڕەجاخ شوێنی سەرم نەنایەوە هەیە کۆمەڵە ئەولادی زۆری هەیە بەڵام سەروەت و سامانی نیە دەڵێ خۆزگە وەکو منداڵم هەیە نان و پێ خۆریشم بۆ پێ پەیدا بکرانایە ئەویان ماڵی هەیە و مناڵی نیە ئەویان زۆری مناڵ هەیە و پارەی نیە هیوا هەیە مناڵی زۆر چاکی هەیە پارەی زۆر چاکیشی هەیە بەڵام لەشی نەخۆشە دەڵێ کوڕە وەڵا نە ماڵ و نە ئەولاد هەمووی بە قوربانی خۆم بویایە سیحەتی لەشی تەواو نیە هیوا هەیە هەموویانی هەیە سیحەتی تەواوە پارەی چاکی هەیە ئەولادی باشی هەیە بەڵام لە یەک شتی گەورەی کەمە کە دینی نیە پەنا بەخوا دینی نیە تەکەبوری هەیە خەڵک بە مێردلە دەبینێ ئەو تەکەبورە سەری دەکا بە جەهەنەمە واتە ئەوەش هیچ نیە کەسێک نیە لەم دنیایەدا کە تۆ بەخیلی پێ دەبەیت بڵێیت ئەمە تەواوی ژیانی خۆشگوزەرانی ئیلا خەلەلێکی هەر هەیە کەواتە ئەم دنیایە مەیدانی تاقیکردنەوەیە مەیدانی ئەجر و پاداشت نیە بۆیە کەسێک نیە تیدا بگاتە مەرام و ئاواتەکانی خۆی کە سەلامی نوێژت داوە سی و سێ جار سبحان اللە الحمدللە بکە اللە اکبر بکە کە چوویە سەر جێگای خەوتن خۆشەویست دەفەرمێ صلی اللە علیە وسلم سی و سێ جار سبحان اللە الحمدللە اللە اکبر بکە با زمانت رابێ لەسەر الحمدللە کە ئاوت خواردوە بڵێ الحمدللە کە نانت خوارد بڵێ الحمدللە ئیشێکت هاتە پێش و خوا فرسەتی دای بۆت تەواو کرا بڵێ الحمدللە ویستت شتێک بکڕی و بەدەستەوە هات بڵێ الحمدللە ئیمتیحانت دا و دەرەجەی باشت هێنا بڵێ الحمدللە واتە لە هەموو ژیانتا ژیانت فێربە الحمدللە بکە شوکری خوا زۆر بکە بەڵام کە ئەو حەل الحمدللەیە لە دڵتا جێگیر بوو کردەوەش لە پێدەکەی کە سەروەت و سامانت هەبوو بە خەڵکی بێنەوای دەبەخشی کە لەشت ساغ بوو یارمەتی هەژار دەدەی کە پلە و پایە و قەڵەم و هێزێکت بە دەستەوە بوو موحتاجی خەڵکی پێ دەفع دەکەی واتە ئەم شوکرانەبژێری زوبانە وا دەکات شوکرانەبژێری کردەوە بی کە شوکرانەبژێری کردەوەشت بوو ئەمجا دەچیە بەهەشتیشەوە سبحان اللە تەماشای قورئان کە. یەکەم وشە کە خەڵکی بەهەشت بەدەمیانا دێت چیە؟ الحمدللەیە. لە سورەتی زومەر ئایەتی حەفتا و چوار دەفەرمێ کە کۆمەڵی بەهەشتیەکان جیا دەکرێنەوە خوا دەفەرمێ بڕۆن دەرگای بەهەشت کراوەتەوە هیوا هەیە هەر هەشت دەرگای بەهەشت باسی بانگی دەکا کە تخوا لەم نەوەرە تخوا لەم نەوەرە بۆ حەزرەتی ئەبوبەکری سدیق هیوایە لە ڕێگای خێر و پیاوەتیەوە زۆری کردوە لە دنیادا ئەو دەرگایە بانگی دەکا هیە جیهادی کردوە دەرگای جیهاد بانگی دەکا هەیە سەدەقەی بەخشیوە هەیە عیلمی بڵاو کردۆتەوە واتە هەموو دەرگاکان بانگی دەکەن کە چوویە ئەو دیو دەرگای بەهەشتەوە دەڵێ، الحمد للە الذی صدقنا وعدە، سوپاس و حەمد و سەنا بۆ ئەو خوایەی بەڵێنەکانی خۆی ڕاست بە ڕاست گەڕاند، چونکە لە دنیادا دەیان کافر و خوانەناس دەیانگوت، کورە بابە بەهەشتی چی و قەبر و قیامەتی چی، ئێوە بی کوڵایی بابت بوو کەوتوون، کورە ئەوانە هەمووی خەرافیاتە و مەلا و شووم و فڵان هەڵیان بەستووە. لەوێ کە چوویە دەرگای بەهەشت، خوایە حەمد و سەنا بۆ تۆ وەڵڵا هەموو وەعدەکانت حەقە، ئەوە بە چاوی خۆم بەهەشتم بینی، یەکەم وشە الحمد للە لە بەهەشتە، دوای ئەوە جاش مەقام زۆر و وتارەکە درێژ دەبێتەوە، ئاخر وشەی بەهەشتیەکانیش قورئان دەفەرموێ، وآخر دعواهم ان الحمد للە رب العالمین، ئاخر وشەی بەهەشتیەکانیش کە هەموو خۆشی و خەڵاتەکانی بەهەشتیان بینی دەڵێ یاڕەبی خوایە حەمد و سەنا بۆ تۆ، ئاخر وشەشت هەر الحمد للە یە، لەم دنیادا الحمد للە زۆر کە زۆر لە شوکر و سوپاس خوایە بۆ تۆ، ان شاء اللە دەگەیە ئەو بەهەشتە و لەوێشدا شوکرانە بژێری دەکەی، ئەوەی لێرە شوکرانە بژێر نەبێ ناگاتە بەهەشتا لە بەهەشتیشا شوکرانە بژێر بێ. خۆشەویستان وشەیەک هەیە لە ناو ئێمەدا زۆرجار خوشکان زیاتر بەکاری دێنن ئەڵێ کورە فڵانکەس شوکری خوا بکات چاکە خوا پێداوە ئەو وشەی خوا پێداوە بەس دەبێت بۆ یەک شت بەکار بێت ئەینا کوفرە خوا پێداو کەسێ زۆر تاعەت و عیبادەتی هەیە زۆر خزمەتی خەڵک دەکات زۆر چاکە و پیاوەتی دەکات بڵێ وەڵاهی خوا پێداوە چونکە وەکو فڵانکەس بێ دینی ناکات فڵانکەسیش هەر ڕەفیقی ئەوە وەکو ئەو دەوڵەمەندە کەچی چی خوا پێ ناخۆشە ئەو دەیکات مادام ئەم کەسە ڕووی لە چاکە کردووە ڕووی لە خراپە نیە ئەوە خوا پێداوە بەو بەو ئیعتیبارە دروستە ئەینا بۆیش خوێنڕژێی بۆ فڵان کەس باشە واتە ئەو خوا پێداوەو واتە نعوذ باللە خوا هیچی نەداوە بە من ئەوە کوفرە ئەو وشەیە خۆتانی لێ بپارێزن خوا زۆریشی داوە بە تۆ خوا پێداو ئەو کەسە نیە هەرچی خۆشی ژیانە بە تەعبیرێکی بەر چاوی تۆ لەبەر دەستیا بێ ئەگەر سەیری قورئان بکەی لەناو هەموو ئولو العزمەکاندا خوای پەروەردگار باسی سێ پێغەمبەر دەکات دوانیان لە قورئان یەکیان لە حەدیسا باس کراوە نوح ابراهیم محمد مصطفی صلی اللە علیە وسلم، بە بە عبد شکرانە بژێر ناویان دەبا، لە بارەی نوحەوە دەفەرمێ، انه کان عبدا شکورا، انه کان عبدا شکورا، بەڕاستی نوح بەندەیەکی سوپاسگوزاری ئێمە بوو، خوا دەفەرمێ، بەڵام سەیری ژیانی نوح کە، بزانە ژیانی چۆن چۆن بووە، ئەم پیاوە لە بواری خێزانیدا کێشەی خێزانی هەبوو، ژنەکەی منافیسی بوو، چ شتێک لەوە ناخۆشترە هاوژینی ژیانت دژی عەقیدە و بیروباوەڕەکەت بێ؟ واتە بەردەوام کێشەی خێزانی لە ماڵی حەزرەتی نوح پێغەمبەرە هەبوو لەسەر دین ئەینا لەسەر شتی تر نا عەقیدەی نەبوو ژنەکەی دژی ئەو خوایە بوو کە نوح دەیپەرست بت پەرست بوو سبحان اللە لە ئەوە گەورەترین موسیبەتە ژنەکەی خۆت دژی ئەو عەقیدە و ئیمانە بێ کە تۆ هەتا پێغەمبەری خواش بی لە پێش هەموو کەسا ژنەکەی خۆت دژت بوەستێتەوە لەوە ناخۆشتر چییە بڕۆ کوڕێکی لاسار و لالە ملت هەبێ ئەوەندەی لەبەر پاڕایەوە وتی پەنا بۆ شاخەکە دەبەم و پەنا بۆ خوای تۆ نابەم ئەی لۆ بەس لەبەر چاوی کوڕەکەی خنکا بە بێ ئیمانی چەند باوک خەفەتی پێ دەخوا لە بواری بانگەوازدا نۆ سەد و پەنجا ساڵ دەعوەی بۆ دینی خوا کرد پڕی کەشتییە ئیمانیان پێ نەهێنا چەند ناخۆشە تۆ شەو و ڕۆژ بانگی خەڵک کەی بۆ دینی خوا کەچی کەس وڵامی نەداتەوە مەییس دەبی ڕەشبین دەبی دەڵێی تازە ئەو خەڵکە ئیستفادەم لێ لەگەڵیە یەعنی حەز دەکەی کارەکان بەرهەمیان بێ نوح بەسەری هات لە بواری کۆمەڵایەتیدا گاڵتەیان پێ دەکرد دەیان گوت پیاوەکە دوێنێ پێغەمبەر بەم ڕۆدا تاشی دەکات لە بیاباندا کە بەحری لێنیان ئیستیهزایان پێ دەکرد ئەبێ بە چاوی خۆی تیاچوونی گەلەکەی بینی پێغەمبەران هەموو ئاوا دێنەوە بۆ گەلەکانیان هیدایەت وەرگرن کەچی هیدایەتی وەرنەگرت و لەبەر چاوی خۆی خنکان ئەبێ چەند خەفەتی خواردبێ دونیا لەبەر چاوی تێکچوو وێران بوو کەچی لە هەموو ژیانی ئەم پیاوە نەک هەر ناشکرییەکی بە دڵا نەهاتووە بەردەوام حەمد و سەنای خوای لەسەر دەم بووە نەک خرایە زیندانەوە لەسەر دینی خوا نەک سجن کرا و دوو قەمچی لێدرا لەسەر عەقیدە و ئیمان خرایە ئاگرەوە فڕێیان دایە ئاگرەوە لەسەر دینی خوا دەربەدەر بوو چووە وڵاتی شام چووە عێراق چووە فەلەستین چووە دەشتی چۆڵی مەککە و عەرەبستان واتە هەموو ژیانی دەربەدەری و ئاوارەیی بوو فیرعەونی میسر خەریک بوو سارای ژنی داگیر کا، لێیستان، چ لەوە ناخۆشترە شەرەف و ناموست بکەوێتە دەستی پیاوێکی خوانناسی ملهوری بێ دینەوە، داگیری بکا، ئەگە فەزڵی خوا نەبوایە شەرەفی دەشکێندرا، خوای گەورە دەستی فیرعەون لە لە ئاستیا وشک کرد و نەیتوانی دەست بۆ سارا خاتوون بەرێ. هەموو تەمەنی، موەڕەشەکانی هەمووی سپی بوون بە ئاواتی ئەوە بوو منداڵێکی بێ خوا پێی نەبەخشی، کە عومری پیر بوو لە هەشتا نەوەد ساڵیدا خوا مناڵێکی پێ بەخشی بوو بە دە دوانزە ساڵان و ئومێدی بەر دڵی بوو خوا فەرموودی بەی بە دەستی خۆشت سەری ببڕی اللە ئەم تڕ و ئیمتیحاناتە ژیانی ئەو ئیبڕاهیمە بخوێنەوە سانیەیش خۆشی تێدا نیە سبحان اللە کەچی لەگەڵ ئەو هەمووانەشدا بەردەوام هەر دەیفەرموو خوایە سوپاس و سوپاسی گوزاری تۆ دەکەم خوایە الحمدللە حەمد و سەنا هەر بۆ تۆیە خوا کردی بە باوکی پێغەمبەران. پێغەمبەری سێیەم حەزرەتی محمد المصطفی کە خاتەمی ئەنبیا و مورسەلین و سەرداری هەموو چاکان و پاکانی سەر زەویە و جا لەش کە مرۆڤایەتی ڕۆڵەو و کەسی وا بە خۆیەوە نابینێتەوە ئەم پیاوە چی لێ بەسەر نەهات لە ژیانی ئەم پێغەمبەرە بەڕێز و ئازیزەمان صلی اللە علیە وسلم بە هەتیوی لە دایک بوو هەر نەیزانی ئێستاش باوکی تا وەفاتی کرد نەیزانی باوکی ڕەنگی چۆن بوو بە هەتیوی هاتە سەر دونیا لە تەمەنی شەش ساڵیدا جاری دووەم هەتیو کەوتەوە دایکیشی بەجێ هێشت جاری دووەمیش لە نازی دایکیش بێبەش بوو جاری سێیەم باپیری جێگای باوک و دایکی گرت بۆ لە هەشت ساڵی لە نازی باپیریشی بێبەش بوو هەموو ژیانی منداڵی و گەنجی کە خەڵک پارە لە دەستیا بوو بە هەژاری و نەداری بردیە سەر فەمووی قەسەم بەخوا بە پێی پێتی لەم دەشتەدا شوانم کردووە تا ئێوارە بە درهەمێک بەس بۆی کولێرەیەکی پێ بکڕم لە کاتێکا کە گەنجانی قوڕەیش گیشتانیان پڕ بوو لە پارە، ئەم گەنجێتی بە هەژاری بەسەر بەرد، کە خوا دەرووی خێری لێ کردەوە و هاوسەرێکی بە ڕەحمەتی بە نزیک لێ خەفەت خەدیجە بوو، لە گەمارۆی ئابووریدا هاوسەرەکەشی لە دەست دا. چ لەوە ناخۆشترە ژنەکەت بمرێ و بە تایبەت هاوسەرێکی بە وەفا بێ و بە جێت بێڵێ؟ هەمووی بە سەر پێغەمبەر هات. سبحان اللە! سێ کوڕی هەبوون هەر سێکیان لە بەر چاوی خۆی مردن. یەک کوڕی لە پاش بەجێ نەما. کچەکانی مارەکراوی ئامۆزاکانی خۆی بوون، مارەکراوی کوڕەکانی ئەبو لەهەب بوون، هەردوو کچەکەی، ئومو کلسوم و ڕوقیەش، تەڵاق دران و ناردرانەوە بۆ ماڵی پێغەمبەر، چ لەوە ناخۆشترە کچەکانت تەڵاق بدرێن و بێنەوە بە سەرت؟ لە ماوەی ژیانیا هەر سێ کچەکەی مردن ئیلا فاتیمە مایەوە کە لە دوای خۆی بە شەش مانگ وەفاتی کرد، یانی چی نەما بەسەری نەیا؟ لە شوێنی لەدایکبوون و نیشتیمانی خۆی لە کەعبەی شەریف دەربەدەریان خست، شەش جومعە رابردوو باسمان کرد بوختان بە خێزانی دایان پاکی کرا بۆ عائیشەیە چ لەوە گەورەترە بوختان بە خێزانت بکرێ پەنا بەخوا بوختانت پێ بکرێ بڵێن داوێن پیسی کردووە ژنەکەت ئەوەش بە پێغەمبەری خوا کوترا واتە بڵێ هەرچی ناخۆشی ئەم سەر دنیایە بەسەر محمد المصطفی هاتووە سبحان اللە کەچی لەگەڵ ئەوەشدا خاتوو عائیشەی دایکی ئیمانداران کە ئیمامی بوخاری ڕیوایەت دەکات و دەفەرمێ واللە ئەوەندە لە نوێژی سوننەتی شەو نوێژان بە پێوە دەوەستا کە لێ دەبەوە بنە پێکانی هەمووی دەئاوسان، ئەوەندە لە نوێژان بە پێوە بەرامبەر خوای خۆی دەوەستا. لێیان پرسی ئەی خۆشەویستی خوا بۆ وا خۆت هیلاک دەکەی؟ خۆ خوا لە گوناهی ئەوەڵ و ئاخرت خۆش بووە. فەرمووی، ئەفەلا ئەکوونو عەبدەن شەکوورا؟ خۆ بۆیە عیبادەت ناکردە بە گوناهە و تاوانەکان؟ ئەی نابێ سوپاسی خوای خۆم بکەم عەبدێکی شوکرانە بژێر بم؟ ناوێ سوپاسی خوا بکەم لەسەر ئەو هەموو خەڵات و خۆشیانەی کە منی بەمنی بەخشیوە سبحان اللە خوا خۆشی لە ژیانیا کەچی لە فەرمە دەبێ عیبادەتی خوای خۆم بکەم لە ئەنجامی ئەو هەموو خەڵات و بەخششانەی کە خوا پێی بەخشیوم ئەبێ ئاوا ئاوا بیر بکەنەوە گەلێک کەس هەیە لەم ڕۆژەدا نەخۆشە گەلێک کەس هەیە قەرزارە گەلێک کەس هەیە لە خانووی زۆر ناخۆشیدا و کرێ چییە ناشکور مەبە ئامان وەڵڵاهی شوکرانەبژێری دەرگای ڕەحمەتی لێ دەکاتەوە ئاخر وشەم ئەوەیە کە دەڵێم خوا لە قورئاندا دەفەرمێ، وسیجزی اللە الشاکرین، هەر کەسێ شوکرانە بژێت لە خوا پاداشتی دەداتەوە. یەکەم بە چی پاداشت دەداتەوە؟ بۆت زیاد دەکات، لئن شکرتم لئزیدنکم، ئەگەر شوکری خوا کرد، خوا ئەو خۆشیە کەمەت بۆ زۆر دەکات و بۆت زیاد دەکات. لە پێنج شوێنی قورئاندا لە باسی دەوڵەمەند بوون و وڵامدانەوەی دوعا و ڕزق و ڕۆزی و مەغفیرەت و تەوبەدا خوای گەورە چەند موستەلەحێک بەکار دێنێ، من یشاء، ان شاء، لمن یشاء، ئەمانە بەکاردێنێ ئەگەر خوا مەیلی لێ بێ. کەچی لە شوکرانەوژێرییە دەفەرموێ، یەکسەر، لئن شکرتم، تۆ شوکرانەوژێری خوا بکە، خوا دەفەرموێ، دەست تەبزیە وەڵامەکەی ئەوەیە، نافەرموێ ان شاء، لازیدنکم، دەست تەبزیە بۆت زیاد دەکەم، کەمەکەت بۆت زۆر دەکەم. دووەمیان، پاداشتی شوکرانەوژێری ئەوەیە دڵت ئیستراحەت دەکا، دڵ، چونکە کە شوکری خوات کرد نیشانەی ئەوە قەناعەتت بەو بەشە هەیە کە خوا داویە. بۆیە شپیلەکە یەعنی قەناعەتت هەیە، کە قەناعەتت بوو دڵت ئارامە، کە نان و گۆ بخۆی دڵت ئیسراحەتی کرد بە لاشەت دەکەوێ، ئەوە بەرهەمی شکران و ژێریە. چوار، سێیەم بەرگری لاشە دژی نەخۆشی زیاد دەکات، جیهازێک هەیە لە لەشی ئینساندا دکتۆرەکان لە قاموسا ناتوانن ناوێکی بۆ بدۆزنەوە، لە زانستی پزیشکیدا بەس ئەوەندە وتراوە پێی دەگوترێت جیهازی بەرگری لەش، جیهازی مەناعەی لەشە، ئەم جیهازە مەناعەیە لە خوار کۆڵەی سنگەوەیە، کێشەکەی زۆر بچووکە و حەجمەکەی زۆر بچووکە. ئەمە چاوەڕێیە، پێشمەرگەیەکی فیداکارە یەک میکرۆب بچێتە لەشتەوە دەستە بەجێ لەناوی دەبا بەبێ ئەوەی دەرزی و عیلاج بخۆی، بۆیە دکتۆرەکان دەڵێن زۆر نەخۆشی هەیە لە ئەنجامی دەرزی و دەرمانە لەناو ناچێت، هەر کتوپڕ نەخۆشیەکە خۆی لە لەشا نامێنێت، ئەوە ئەو مادەیە لەناوی دەبا کە جیهازی مەناعەی لەشە. ئەم جیهازە ئەگەر ئەوە نەبوویایە هەزاران کوتانی مناڵ هەبووایە سوودی لێ نەدەبینی کە ئەو دەرزییە کوتانە لەو مناڵە دێ دەچێتە ئەو شوێنەوە خەزن دەکرێ ڕۆژێ لە ڕۆژان میکرۆبی سیل کۆکە ڕەشە شەلەن ئەمانە چووە لەشی ئەو ئینسانەوە خێرا پەلاماری داو لە ناوی دەبا مەخزەنێکی زۆر گەورەیە ئەم جیهازە لە ناو لەشانە لە سوبحان اللە بە هەڵامەتێک لە ناو دەچی بەڵام ئەوە مەناعەی لەشە خێرا پەلاماری دا بەبێ دکتۆر و دەرزی و دەرمان. جا عولەمای زانستی پزیشکی دەڵێن، بە شوکرانەبژێری خوا، بە ڕازی بوون بە بەشی خۆت، بە قەناعەت کردن بەوەی تموحت زۆر نەبێ، تەماحت زۆر نەبێ، حەسودی و بەخیلی نەبێ، ئەم جیهازە گەشە دەکا. یەعنی جیهازەکە ڕوحیە، ڕوحی سبحان اللە پەیوەندی بە ماددەوە نیە، پەیوەندی بە خواردنەوە نیە، پەیوەندی بە خالقەوە هەیە، بە نوێژکردن، بە عیبادەتی خوا، بە شوکرانەبژێری، بەوەی لەگەڵ خوای خۆتا پاک بی، ئەم جیهازە لەش و ما، لەشەکە قوتێک پەیا دەکات دژی نەخۆشی. فعلا ئەمە ڕاستە. تەماشای خەڵکی پێشوو بکە. کەرەل لە زەمانی پێشوودا سەد ساڵێک لەمەو پێش بەس نان و گوێ ئەگەر خواردبێ سەد خەڵک قاتی خەڵکی ئێستا ماندوو بووە بە داس دروێنەی کردووە بە ئاژەڵ زەوی کێڵاوە هەرچی دەستیشی کەوتووە بەس خەمی ئەوە بوو تۆ بڵێی نان و باراشەکەم هەبێ تۆ بڵێی نان و گوێەکە بێ بیخۆم کەچی کە خواردوویەتی دەستی بەڵیشیانەوە کەیت یاڕەبی خوا هەزار هەزار حەمد و سەنا بۆ تۆ لە هەموو عومری خۆیا هەیە دەستدرێژی لە خۆی نەداوە نەیزانی وەعەد نەخۆشی چیە ناخۆشی چیە خەفەت چیە بۆ سوپاسی خوای کردوە ئەوە بەرهەمی شوکرانە بژێوی بوە خەڵکی ئێستا چی خواردنی خۆشە دەیخوا چی ئیسراحەتە لە ژێر دەستەیاتی بە پێ ناڕوا هەرچی دڵی ئاواتی هەیە هەیەتی بە بە لادێیەکی جاران بە قەدەر خانویەکی ئێستا پارەی تێ نەچوە خانوەکەی هەموی لەماع و هەموی کاشیە و هەموی پاک و خاوێنیە جاران پیس و پەڵۆخیشە بوو لەگەڵ ئەو هەموو خاوێنیەشا دڵ ئاسودە نیە نە بۆ چونکە نەخۆشی زۆرە هەرچی تۆ دەیبینی نەخۆشێکی لە لەشایە ئەمە بەرهەمی چیە بەرهەمی شوکرانە نەبژێریە کەس شوکری خوا ناکات هەر دەڵێت ئاه فڵان کەس خانوەکەی خۆ کردی بە دووقات تۆ بڵێ من بیکەم بە سێ قات ئەوە فڵان کەس جۆری سەیارەکەی وایە ئەوە من هەر بە کەڵک نایە ئەوە موبایلەکەی فڵان کەس ئەوە هاندەکەی ئەوە خۆ گۆڕی یەعنی قەت شوکری ئەوە ناکات کە لەبەر دەستیاتی بەس بیری ئەوە دەکاتەوە چۆن بگەمەوە بە فڵان کەس هەتا عومریشت ماوە نایگەیە بە نائاسوودەییش سەر بەو خەمگەدا دەکەی کە ماڵی حەقیقیتە چاولێکەس ئیسراحەتی نیە کەس لەشی ساغ نیە ئەو جیهازە مەناعەیەش لە کار کەوتووە کەواتە شکرانەبژێری بەرهەمی حەسانەوەیە لە دنیا و قیامەتدا باسی ئەمڕۆمان کە وەکو حادیسەی ڕۆژ دەسەری بۆ نیادی ڕاپەڕینە ئەم چەند ڕۆژە هەر لە ڕۆژێکی وەکو جومعەدا وابزانم هەر عەینی تەریخی نۆی مانگ بوو کە ئەم شارۆچکەی پیرەمەگرون لە دام و دەزگاکانی بەعس پاکرایەوە هەر لە بەرهەمی ڕاپەڕیندا بوو، کرانەوەیەک بەم وڵاتەیا بوو، ئەو کتێبانەی ئێستا ئێمە لەبەر دەستانا، خوتبەی بۆ جەنابتان لێ دەخوێنینەوە، لە زەمانی بەعسا لاپەڕەیەک شت دەست نەدەکەوت. الحمدە هەرێمی کوردستان بە ڕووی وڵاتاندا کراوەتەوە، ئێمە وەکوو خەڵکی موسڵمان و ئیسلامخواز سوودێکی زۆرمان لەوە بینیوە کە دەیان و سەدان موجەلەدات کتێب و تەفسیر و علوومی شەرعی و حەدیس و زانستی سەردەممان لە ڕێگەی ئەم ئازادییەوە بە دەست گەیشتووە و دەستمان گەیشتۆتە شوێنانی جیهان کە ئەگەر ڕاپەڕین نەبوویایە هەر وەکوو جاران دەبین لە سەر چوار کتێب چاوی خۆمان قەتیس بکەین. دووەمیان، سەرەنجامی ناعەدالەتی بوو بەعس وای لێهات، ئەینا خۆ بەعس لە هێزی چەکداری کەم نەبوو، لە سیخوڕ و جاسووسی کەم نەبوو، لە تەقریرنووس و ڕاپۆرتنووس هەر ژوور مل ملیارەها خەڵکی هەبوو، لە سەروەت و سامانیش هەیبوو، دەسەڵاتێکی نێودەوڵەتیش زۆربەی کات پشتیوانی دەکرد، بەڵام ناعەدالەتی هەبوو، نادادگەری، ئەو نادادگەرییە گەیشتە لوتکە و تووڕەی جەماوەری بەسەرا باری. ئێستا هێزی پێشمەرگە شانازی بەوە دەکات کە کوردستانی ڕزگار کردووە، نەخێر بەڵێ دەستێوانی تێدا بووە، بەڵام زۆربەی شوێن هەیە یەک پێشمەرگەی لێ نەبووە، هەر ژن و منداڵ بارەگاکەی بەعسییەکانی داگیر کرد، چونکە ڕقەکە گەیشتە ئەو پەڕی، نادادگەرییەکە، زوڵمەکە ئەوەندە زۆر بوو خەڵک تەحەمولی نەکرد، کەواتە ئەوە دەرسێکە بۆ کاربەدەستانی ئەمڕۆ، ئاگادار بن ناعەدالەتی نەگاتە پلە، پلەی کۆتایی، کە گەیشت جەماوەر بەڕووی تۆش دادەتەقێتەوە زیانەشکە بە کەس بەربەست ناکرێت، سێیەم، لە یادی ڕاپەڕیندا دەڵێین، ڕێز و سڵاومان هەیە بۆ هەموو شەهیدانی ڕێگەی ڕزگاریی کوردستان. ڕێز و وەفاداری لە یادی ڕاپەڕیندا بۆ ئەو پێشمەرگانەی کوردستان کە بە خوێنی خۆیان خەباتیان کرد، تێکۆشانیان کرد، بەس خالیس ئیمانیان بە خوای خۆیان هەبوو بێ ئەوەی کە هەیبووە، ئەمجا مەبەستیان کوردایەتییەکی پاک و خاوێن بوو. کە چەکی کردۆتە شار، پەیوەندی بە موخابەراتی ڕژێمەوە نەبووە، هەوێی ئەمن و ئیستیخبارات لە یەخەی کراسەکەی دا نەبووە، بە نیەتێکی پاک و خاوێن بۆ ڕزگاری ئەم کورد و کوردستانە خۆی بە کوشت داوە. ئەوانە دەبێ میللەت بەرامبەریان بە وەفا بێ، دوعای خێریان بۆ بکەین، ان شاءاللە لای خوای پەروەردگاریش بە شەهید حیسابن. ئەوەی نوێژی بۆ خوای خۆی کردبێ، بیمانی بە قیامەت بووبێ، ئیمانی بە بەهەشت و دۆزەخ و پاداشت بووبێ، ئیمانی بەوە هەبووبێ ئەم وڵاتە واجبە لە دەستی ڕژێم پاکی بکەیتەوە، واجبە سەربەخۆیت وەکو گەلان هەبێ، ان شاء اللە ئەوانە شەهیدن و لەگەڵ سەحابەی پێغەمبەر صلی اللە علیە وسلم حەشر دەکرێن. هەر لە یادی ڕاپەڕینی شەڕە زەلیلی دەزانم بەناوی جەماوەری خۆمان و ئەهلی مزگەوتەوە بڵێین، حەیف و مەخابن بەرهەمی ڕاپەڕین بوو بە فەرهود، بوو بە خۆدەوڵەمەند کردن، بوو بە علوج کڕین، بوو بە ئەوەی کۆمەڵێک مەسئول کەوا لە زەمانی شاخا دەگوت ئەگەر خوا دەکا کوردستان ڕزگار دەبێ ئەبێ بزانین چۆن وەفای ئەو میللەتە ئەدەینەوە کە نان و دۆکەی لە دەمی خۆی دەگرتەوە دەرخوالی پێشمەرگەیەدا کە کوڕەکەی خۆی بە ئیعدام کردن دەدا و جاسوسی بەسەر پێشمەرگەوە نەدەکرد. تۆ بڵێی خوا ئەوە بکا ڕۆژێ ڕزگارمان بێ و ئێمە سوڵتەی دەسەڵات بگرینە دەست، کەچی هەموو ئاواتی ئەمڕۆ ئەوەیە چۆن قەسرێک بکەم، چۆن عەرزێک داگیر کەم، چۆن بیکەم بە باخ، چۆن سکرتێرەیەک پەیدا کەم، سکرتێرەکەی کچ کام کچە بێ، ناو قەدی چۆن بێ، فڵانی چۆن بێ، ئا ئەوە. ئەوە لە جیاتی هەموو جەماوەر دەڵێین نەفرەت لەو مەستوورانەی بە دزی پێگەیشتوون. نەفرەتی دونیا و قیامەت و خەشم و قینی خوا لەسەر ئەو مەسئولانەی هەموو هیوا و ئاواتیان دەوڵەمەند بوونی خۆیانە، ناردنی کوڕ و کچەکان و فەردە دۆلارەکانیانە بۆ خاریج، ناردنی سەروەت و سامانی ئەو میللەتەیە لە جیاتی خزمەت لە خزمەتی خۆیاندا بەکاری دێنن، لە جیاتی ئەوەی حەیا و ئەدەبی کوردەواری پارێزن بەدووی ئافرەتی ڕووت و سەماکەرا دەگەڕێن، لە ئیستیعلاماتا داینێ گاڵتە بەو پیاوە ژامانە بە سەرەبکا کە دوێنێ جەنابی لە ماڵی ئەوا بە خێو دەکرا و لە ناو ژن و مناڵەکەی ئەوا بە ئەمیندار دەزانرا و دەخەوت ئێستا ڵەوە لادێییە هەر گاڵتەی پێ دەکا ئەو سکرتێرەی کە لە ڕاپەڕینا هەر لە دایک نەبوو بوو هەتا بزانە ڕاپەڕین چیە حەیف و مەخابن خۆزگە سەرکردایەتی سیاسی کوردی لە یادی ڕاپەڕین دا بەوە ناکرێ گۆرانی و مۆسیقا خەڵک گوێی کاکە پڕ بوو تەلەفیزۆن تا کەی تۆ خەڵک بەوانە دەخەڵەتێنی جاوە چاو لێبێ چوار پێنج ڕۆژی کە خەڵک چۆن هەڵدەپەڕێ جەماوەریش موستەحەقی ئەوەیە ئەوانە کاربەدەستی بن، چونکە هەر ئەو خەڵکەیە هەڵدەپەڕێ بۆیان، هەر ئەوەیە چەقنانە باڵا درێتە، هەر ئەوەیە ڕەسن بەرز دەکاتەوە بە سنگی خۆیەوە دەنێ. تۆ وادەکەی لە موبارەکت بێ، ئا ئەوە لەبێ ژیانت ئاوا تاڵ بێ. شوکری خوامان لەبیر چۆوە. لە دەیان کۆڕ و سیمینارا بەشداری بکە یەک بەشە ناوی خوا ناهێنێ. یەکی ناڵێ فەزڵی خوا بوو ئەم ڕاپەڕینە ڕوویدا. فەزڵی خوا بوو سەدام سەری لێ شاو و کوێتی داگیر کرد. ئەینا قەسەم بەخوا هەتا قیامەت هێزی پێشمەرگە نەیەتوانی کەرکوک بگرێ. نەیەتوانی ئەم پیرە مەگروونە بگرێ. هەر ئەو بەعسە نەبوو نایاندەتوانی. هەر ئەو بەعسە نەبوو ئەمریکا تۆزە دەستی لێ خشک کرد گەیاندینە حدودی ئێران ئەوە هەموو دەستی پەروەردگارە حەقە کە یاری ڕاپەڕین دەکرێتەوە مەسئول و کاربەدەستان لە پێش هەموو شتێکەوە بڵێن ئەوە فەزڵی خوایە خوا ئەوە خوا بوو ئەو زاڵمەی وا سەر لێ شێواو کرد و ئەو باردۆخە نێودەوڵەتیەی هێنا بۆی ئەم تۆزە ئازیادەمان بە نسیب بێ با ئەم ئەمن و ئەمانەی کە ئێستا لە کوردستاندا هەیە و لە جنوب و وەسەتی عێراقا نیە ئەوە ئەوە فەزڵی خوایە با نەیشێوێنین. بە چی دەشێ بە ناشکری، بە بێدینی، بە عەرەبخۆری، بە سەرسەریەتی، بە دزی، بە فەرهود، بە ناعەدالەتی، بە گەندەڵی ئیداری، بەوەی کەوا خەڵکی دز و ناپاک دەستخۆشی لێ دەکرێ، خەڵکی پاک و مەبدەئی و عەقیدە پاک و دەست پاک و ڕۆشنبیر لە شوێنەکانی کارکردن دوور دەخرێنەوە چونکە حیزبی نیە، چونکە تەزکیەی نیە، چونکە ماستاوچی نیە. ئەو بارودۆخە پێویستی بە گۆڕانە. ئەگەر نەیگۆڕین خراپمان بەسەر دێ. ئەو کەسانەی کورد پەروەرن یاڕەبی خوا مۆفەق و سەرکەوتویان کەی سەریان بەرز کەی ڕویان سور کەی دەستیان خۆش کەی قەڵەمیان بە دڵش کەی یاڕەبی خوایە ئەو مسئول و کارە دەستانەش کە بۆیە خەباتیان کرد بۆ ئەوەی کوا ڕۆژێک ببێ و لەسەر سەرەنجامی خوێنی شەهیدانی ئەم کرد و کوردستانە لەسەر خوێنی شەهیدانیان پار و هەڵەبجە و کینە بارانەکان